ئەوانەی لە وتار و ڕەفتاری پووچ و بەتاڵا گاڵتە ئەکەن. یوم یدعون الی نار جهنم دعا. لەو ڕۆژەدا کە ئەو کافرانە بەزۆر بە پاڵ پاڵیان پێوە ئەنرێ بۆ ناو ئاگری دۆزەخ. بڕۆنە ناوی، خۆتانی تیا ڕابگرن یان نەگرن چوون یەکە بۆتان، ئێوە جەزاتان بەگوێرەی کردەوەی خۆتان ئەدرێتەوە. ان المتقین فی جنات و نعیم. بێگومان ئەوانەی لە خوای خۆیان ترساون لە دونیادا لەناو بەهەشت و ناز و نیعمەتان. یا ئەمانە پەیژەیەکیان هەیە بەسەریا سەر ئەکەون بۆ ئاسمانەکان و گوێ لە قسەی فریشتەکان ئەگرن؟ ئەگەر وایە با ئەوەیان کە گوێی لێ گرتووە بە دەلیلێکی ئاشکراوە بێت ئیسپاتی بکات سەرکەوتووە و گوێی گرتووە و چیی گوێ لێ بووە بیگێڕێتەوە. ئەم لەه البنات ولکم البنون. یان خوا کچی هەیە و ئێوە کوڕتان هەیە؟ دەیسا تۆ خۆت بگرە بۆ فرمانی خوای خۆت و ورە بەر مەدە کە جارێ خوا لێیان گەڕاوە و تا کاتی خۆی دێ سزایان نادا و خوای خۆت پاک و بێگەرد ڕاگرە و کاتێ کە لە خەو هەڵستی یا ڕاست دەبیتەوە بۆ نوێژ سوپاس و ستایشی بکە. ومن اللیل فسبحه وادبار النجوم. شەویش هەر تەسبیحات و سوپاس و ستایشی بۆ بکە و کاتی ئاوا بوونی ئەستێرەکانیش کە رۆژە بێتەوە. ئەبی بەرزە رەحمەت و رزای خوای لەسەر بێت دەفەرموێت، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە نوێژی بەیانیدا شەست تا سەد ئایەتی دەخوێندەوە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.